شەهرەزاد و تێگێڕنەوەی پاشای بە ئەمەک پیاوی زۆر زیرەک لە زمانی زوو ساڵانی پێشوو بازرگانێک هەبووە لە میسردا بە ناوی تاجەدینەوە زۆر دەوڵەمەند و زەنگین بووە ئارزێکی زۆری لە سەفەرکردن بووە بۆ مەملەکەتانی دی و شارەزا بوونی وڵاتانی دوور، حەزی لە کاروانکردن بوو لە چۆڵ و بیابانەکاندا، نۆکەر و خزمەتکار و کەنیزەکێکی زۆری هەبوو، ئەچووە سەفەری دەریا و نێو کەشتی و پاپۆڕ، هەر شوێنێک پارەی تێدا پەیدا بکرایە بۆی ئەکشا. هێندەی تەنگ و چەڵەمە بەسەر هاتبوو و لە ڕێی کاسپیدا کە بە سەرهاتی ئەگێڕایەوە، سەری ڕەش پێی ئەبوو بە سپی، لە هەموو بازرگانەکانی دەوروبەری دەوڵەمەندتر بوو، ڕەوەئەسپ و هێزتری هەبوو. بەختی کوتوپڕی هەبوو، کوتاڵ و شاڵ و دەسماڵ، پارە و سامان و ماڵ، کۆیلەی تورک، نۆکەری حەبەش، کەنیزەکی ڕۆمی، هەرزەکاری میسری. ئەم بازرگانە کوڕێکی هەبوو ناوی نوورەدین بوو، کە ئەچووە دەر لە پەردە هەر وەکوو مانگی چواردە، لێو پەمەیی لە ڕوومەتی ئاڵا تا دەس هەڵبڕی بە قەد و باڵا، مناڵانی بازرگانانی هاوڕێی باوکی کە یاریان لەگەڵ ئەکرد وەکو ئەستێرەوا بوون بە دەوری مانگدا لەوە ئەچوو ئەم شعرە بەسەر ئەودا هەڵدرابێ وتیان لە وەصفا وەستای بێوێنیت بۆ ئەم شۆخیە ئاخۆ چی ئەەکەیت وتم بە کورتیش گەر وەصفت بکەم کۆتایی نایەت بە هەزاران بیت مناڵە بازرگانەکان وتیان کاک نورەدین ئەمانەوێ بچین بۆ سەیری باخ حەزەکەین تۆیش لەگەڵمان بیت نورەدینی جوتی تاک و ڕاوێژ بە باوکم نەکەم ناتوانم بێم ئەوان لەم گفتوگوێدا بوون کە باوکی نورەدین لە بازار گەڕایەوە نورەدین سێرێکی باوکی کردوتی بابە ئەم هاوڕیانم هاتون منیش لەگەڵ خۆیان ببن بۆ فلانە باخ ئاخۆ ڕێم پێدەی لەگەڵیان بڕۆم ئەویش وتی بەڵێ ئازاد بە ئەمجا دەستی برد بڕێک پارەشی پێداوتی هەر ئێستا لەگەڵیان بڕۆ مناڵەکان هەریەکە و سواری هێستریان کەری خۆی بوو نورە دینیش سواری هێستری خۆی بوو ڕۆشتن تاکو و گەشتنە ڕەزەکە بینیان دیوارێکی بڵندی تۆکمەی بە چوار دەورەوە بوو سەدان درەختی بەرداری تیا بوو هەر میوەیەک بەبیرت دا بەهاتایەتیا بوو ترێی ڕەش و سپی قۆخ هەنار هەرمێ سێو ئەمجا گەشتە گۆڕەپانی ڕزەکە ڕەزەوانی ڕەزیان بینی لە چیمەنەکەدا لی دانیشت بوو هەر لە دەرگاوانی بەهشتە چوو شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی لە ڕزەکەتە ئەم شعرە هەڵواسترا بوو لە باخان گوڵ و خۆنچە کە دەردێن درەختی سێ و هەنار وە بەردێن ئاو سەوزای و ڕوخساری شیرین بۆ سەر سەوزە جام هەر بەختەوەر دێن لەو ڕەزەدا چەندین جۆر میوە هەبوو، هەروەها چەند جۆر باڵندەی تیا بوو وەکو بولبول و کەناری و قومری و کۆتر، دەنگیان هێندە خۆش بوو گیانی مرۆڤی ئاسوودە ئەکرد. ئەو درەختە بەردارانە ئەم شیعرەیان بۆ وترابوو. هەناری سووری توێکڵ تەنکن، بەسەر سنگەوە وەکو مەمکن. کە ئەیوەرێنێت ئا ئەو دەنکانە وەکو مرواری نێو ملوانکن لەو ڕەزەدا شەکرە سێوی ناسک و ترێی کشمیشی و خورمای ئەنتابی و قۆغی تیا بوو ئەمەش دوو دێر هۆنراوەیە لەسەر هەنجیر هەنجیرم بۆیە لە لاشێرینە لە قورآاندایە خاوەن نگینە ئەمەندە ناسکاڵی توێی ئاوە کە ئەی خۆیت شیرین وەکو هەنگوینە ئەم هۆنراوەیەش بەسەر میوەی قۆغدا وترا بوو لە نێو میوەدا سوورێکی تۆخە تەڕ و ئاودارە ناسکە قۆخە لە نێو درەختان هێندە نازدارە ئەوەی دارقۆخە بزانە شۆخە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەمجا دەربارەی نارنج وتراوە نارنجێک جوانە کە لێی بدا بە لە نێو گەڵادا بیهێنێ و بیبە دیمەنی جوانە لەسەر سفرەی خوان یاقوتە لە بەردەستی حەبیبە لەبارەی لیمۆ وتراوە لیمۆ هەی لیمۆ خڕ بەدارەوە لەسەر زین سوار بۆت دێتە خوارەوە جوانی بۆیە سنگ ئەکەنە جێگەت توندی بە دەست و پەنجە یارەوە. ئەو ڕەزە خالی نەبوو لە سەوزەش، لەو سەوزە بۆندارانە و ئەو شەمامە و گوڵە بۆنخۆشە ڕێحانە ڕەشە کە بەڕاستی لە بەهەشتی سەرزەمین ئەچوو، چۆن بەهەشتی سەرزەمین نابێت لە کاتێکدا، شەهرەزاد وتی کە مناڵانی بازرگانەکان تێر سێری ڕزوباخیان کرد لە یەکێک لە بەر هەیوانەکانیدا لەسەر پارچە چرمێکی چنرا و کە پشتێکی لەسەر بوو بە پەڕی باڵندە ئاخنرا بوو دانیشتن باوەشێنێکیان هەڵگرلێ نووسرا بوو بای بۆنداری ئا ئەم باوەشێنە شنەی شەماڵە و حەقەوەسێنە سروە بەخشێ کە بە دەموچاوی ئەو هەرزەکارەی کار ڕاپەڕێنە ئەم جاجل و بەرگیان داکەند و خۆیان سوکەڵە کرد و کەوت نەگفتوگۆ هەمووشیان سەرنجی جوانی و شۆخ و شەنگی نورەدینیانەدا دوای ساتە قسەکردن کۆیلێک بەسینیەکەەوە پەیدا بوو کە هەندێک قاپ و فەخفوری پڕ لە خواردنی بەسەرەوە بوو چونکە پێشووتر لاوەکان پێیان وتبوون خواردنیان بۆ ئامادە بکرێ کە بە فڕۆجی کوڵاو و کۆتر و ماسی پڕبوون ئەمجا کە بۆیان دانرا دانیشتن و پێکەوە خواردیان دەستیان بە سابوونی بۆندار و ئاوشت ئەمجا بە دەسڕۆکەی چنراوی نەخشدار دەستیان سڕی دیسان لی دانیشتن و قاوەیان بۆ هێنان باخەوانەکەش بە سەبەتەیە گوڵی ڕەنگاو ڕەنگ هات و پێشکەشی کردنوتی ئەم گوڵە بۆندارانە چۆنە بەلاتانەوە ئەوانیش دەستخۆشیان لێکرد ڕەزەوان وتی لای ئێمە وا باوە هەر کەسێ گوڵی جوانی پێشکەشکرا بێ شعرێک بڵێت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی لەو دەمناڵی بازرگانانە یەکێکیان وتی بەڵێ باشە هەر کەسێک گوڵێکم بداتێ شعرێکی بۆڵێم ڕەزەوان گوڵێکی پێبەخشی ئەویش بۆنی کردوتی من گوڵی جوانم بۆیە خۆشەوێ هیچ کاتێک لەبەر چاوم ناکەوێ بۆنەکان بەندەی گوڵی باخانن دەست لە سەرسنگی کە ئەو دەرکەوێ ونیش بوو ئەوان بێسەر و شوێنن کە هاتی شادیت گەر دەستت کەوێ ئەمجا گوڵێکی تریاندا دەست هەرزەکارێکی تر ئەویش بۆنی کردووتی گوڵێکە دڵی پێکرێتەوە ڕەوانی ماندوو ئەحەوێتەوە وەک ئاسکە لە لای عاشقی غەمگین هەرکە ئەیبینێ ئەبوژێتەوە هەرزەکاری سێمیش چەپکێ گوڵی وەرگتووەم شعرەی وت هەر گوڵم بینی دڵگەشایەوە ئەو دەور و بەرش بەو ڕازایەوە خونچەی باوەشی گەڵا سەوزانە و بە ماچی ئەوان واکرایەوە چوارەمیش کە گوڵی خۆی وەرگرت ئەم هۆنراوە جوانەی وت کەمەری چەپکە گوڵی ڕازاوە ڕەنگا و ڕەنگ دەوری یەکتریان داوە ئەڵێ یاقوت و مرواری و زێڕن گۆی زمڕودیان تێ هەڵکێشراوە پێنجەمیشیان چەپکە گوڵی خۆی وەرگرت ئەویش بۆ گوڵ ئەمەی وت دڵۆپەی شەونم لەسەر گەڵاو گوڵ ئەڕژێتە دامێن هەر بە تەپاوتل هێندە دیمەنی ناسکە بەخوا تێر ناکات مەیل و ئارەزوەکەی دڵ ئەمجا هەرزەکاری شەشەم کە چەپکە گوڵی خۆی وەرگرت ئەمەی وت هەرگوڵە بۆن و هەم جوانی بەخشە نهێنی خودایش لەناویا نەخشا. ئەڵێی دوو لێوی یارە خونچەکەی وەک دڵم تەنگ و چاوی ئەو گەشە. ئەمجا گوڵێکی ناسکیان دایە دەست حوتم هەرزەکار دوای بۆنکردنی وا هاتەوتار. وتم گوڵ بۆچی دڕکت وایە بەبێ خوێن پەنجە بە دوا تانایە وتی جوان بوویت و ناسک بوویت ئەخورەی بێ دڕگ ناژیت ئالەم دنیاە. ئەمجا گوڵێکی زەردیان دایە دەست هەشتەم هەرزەکار ئەویش ئاوا هاتەوتار نەخشی خدایە ئەم گوڵە زەردە تەڕ و پارا و جوان و بێگەردە لەسەر ئەو لاسکە ناسکە جێگیرە ڕۆژ ئاوای شاخە و ئەو چێ و هەردە نۆیەمیش کە گوڵی خۆی وەرگرت ئاوا دەستی پێکرد شەتلی گوڵی زرد دێرا و دێراوە دڵتەڕان ئاویان لە دێراو ناوە بە سوێراوی چاو پاراو بوو کەچی یەک پارچە گوڵی زێڕینی داوە هەرزەکاری دەیەم چەپکە گوڵی خۆی وەرگرت لەسەر ئەم شارە خۆی ڕاگرت گوڵ لە قەرسیلدا سەری هەڵداوە زەرد و شین و سوور مۆر تێکەڵاوە دەست بۆ بردنیان وا ئاسان نییە چونکە بە دڕک دەوریان تەنراوە ئەمجا دوای میوە خواردن بۆنی گوڵکردن مەی و پیاڵە ئامادەکرا ڕەزەوان لەسەر سینیەک بۆی دانان و ئەمەی وت لەگەڵ گزنگی بەیانامەیە لە نێوان هەردوو بەیانامەیە هەر لایە ئەچی مەستی چاومەستی هێندە بەسینە و بەیانامەیە شەهرەزاد وتی ڕەزەوان پێکی ئەبەخشی بەوان تاکو و پێگەیشتە لای نورەدین ڕەزەوان پێکێکی دا دەستی نورەدین وتی کاکە خۆ دەزانی سەر و دەروم لەگەڵ ئەمەدانیە و نازانم چییە خی بەدەسەڵات خواردنەوەی حرام کردووە ڕەزەوان وتی گەورم ڕەوایە نەوێریت مەی بخۆیتەوە بەڵام خوا بوردەیە چاوپۆشی گوناهانە لە گوناهەمەزنەکان خۆشە بێ بەزەی خوا هەموو شتێگەگرێتەوە هێندە سنووری پان و پۆڕە شاعرێ گوتێتی چۆنیت هەروا بە خۆیشت تێکمەدە گوێمەدە بەوەی ئەو کارت بەدە دوو تاوان مەکە هاوتا بۆ خوای زیان و زڵمت لە خەڵکی بەندە یەکێک لە کوڕە بازرگانەکان وتی توجیانی من نورەدین هەر ئەم پێکە بخۆرەوە لاوێکی تریان لێ چوە پێش و تەلاقی لێ خوارد کە بێ بخواتەوە یەکێکی دی لە نێوان لاقەکانیدا دانیشت نورەدین شەرمی کرد و ناچار پێکێکی هەڵدا دواتر ڕۆژی کردەوتی ئەمە زۆر تاڵە ڕەزەوان وتی گەر تاڵ نەبووایە ناخرایەوە سوودیشی نابوو سوودەکانی خواردنەوە ئەمانن خواردن باشتر هەرسەکە خەمڕەوێنە خوێن پاکەکاتەوە لەش چالاکەکە ترسنۆک ئازا ئەکاتەوە. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی هەشت سەد و پەنجا و حەوت شەهرەزاد و تیڕەزەوان چوو لە گەنجینەکە پارچەیەک شەکرۆکەی بۆ هێنا و لە پیاڵێک ئاوی کرد و پێیوت خۆ ئەمەیان شیرینە بیخۆرەوە نورەدین لێ وەرگرت واڵیدا دوای کەمێک یەکێک لە هەرزە کارە مەستەکان و تێم پێکەش لە بەندەی خۆت وەربگرە کەەوەی خواردەوەیکێکی دی هاتە پێش و پێیوت ئەمەشیان لەبەر خاتری من خۆرەوە یەکێکی دی هەستا و پێکێکی دیدا دەستوتی دەست بە ڕووی منی شەومەێ نورەدین لە ناوەوە کوڵا لە ژیانی دا شەرابی نەخوارد بۆ بۆیە قورس ببوو زمانی گۆی نەکرد هەستا سەر پێ وتی برادەران بەڕاستی کوڕی چاکن خاوەنی ڕزێکی بە جوانی تاکن ئەمجاوتی بۆ گەورە و بچووک مەیان بۆ تێکە با هەڵی بدەن هەندێ لەو پێکە گۆرانی و مەی و نەی زۆر دروستن ئاودانی ئەسپیش بە دەنگی فیکە ئەمجا لاوی خاوەن ڕەس هەستا و سواری هێستری کوڕە بازرگانێک بوو بە غارکردن ڕۆیشت دوای ماوەیەک هاتەوە و کیژە میسرێکی پێبوو لە زێوی پاڵفتە یان لە ئاسکی ئەو دەشتە چوو ڕوخسارێکی بوو ڕۆژ خەجاڵەت یەبینی لە ڕوویدا ئەمجا لاوە ڕەزەوان بە کیژە جوانەکەی وت ئێمە ئەمانەوێ دەست لەملانی نورەدین ببی کیژە ژووتی خۆزگە لێ پێت بوتمایە تاکو ئەوەم بهێنایە کە لەلام بوو ئەوی ژووتی ئەوە کێشێک نییە ئێستا چم بۆت دێنم کیژەوتی زۆر باشەوە بکە لاوەکەوتی کەوا بوو ناونیشانێکم بدەرێ کیژە دەستی برد دەستڕۆکێکی دا دەستی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەمجا کوڕە ئاوزەنگی لێدا و نزیکەی سعاتێک گون بوو کە گەڕایەوە تورەکێکی ئەتلەسی سەوزی هێنا دوو ڕنگ کیژەکە لێ وەرگرت و دەمەکەی کردە زەوی و هەڵی تەکان سیودو پارچە تەختەی لێکەوتە خوارەوە تەختەکانی لێکدا ڕوودێک دروست بوو کە لە هندستان دروست کرابوو ئەم جاخستیە سەر ڕانی و وەکو دایک کۆرپەی لە کۆش بگرێ ئاوا بەسەری دانوشتایەوە بەو پەنجە ناسکانە دەنگی لە ژەیەکانی هەستان عوت کەوتە نرکە و ناڵان بۆ خاکی و بۆ نیشتیمان ئەم گۆرانی چڕی دارێ بووم جێگە و لانەی بولبولان شەماڵیش لق و پۆپمی ئەجوڵان هێندەیان ناڵان تا منیش فێربووم هەروەکو ئەوان منیش ئەم ناڵان داربڕ پێم فێربوو منی کردەوە کۆی کردمەوە و برام بە تاڵان هەر بۆش سەرخۆش گوێی لە من ئەبێ ئەندێشەی ئەدا لە شەقەی باڵان سربردەی کوشتەی خۆمە ئاوازم بۆیە ئەم خەنە سەرسینە و دڵان. ئەمجا ماوەی یەک سەعات حەوایەوە هاوڕێیان کەوتنەوە گفت و گۆی خۆیان دواتر کیژە میسرێکە عودەکەی لە ئامێز گرتەوە دەستی کردەوە بە گۆرانی وتن گەر بۆ لای بچن سەردانی بکەن تاسەتان ئەشکێ و بە ئاوا دەگەن بولبولێ بە ڕووی گوڵدا بخوێنێ هەواری ئەبێ بە دار و دەوەن لە دنیا بەختی خۆت بقۆزەوە هەر ئەو هەلانەت وا بەدەستەوەن کە نورەدین ئەمەی لەو کیژە میسرێ جوانە بیسەری لەو شعر و زمانە پاراوەی سوورما سوپاسی ئەو دەنخۆشی و شعرە بە چێژەی کرد کیژەش کە پیاڵدانی نورەدینی بیست هاتە بەردەمی و هەردوو دەستی ماچ کرد ئەمجا نورەدین هەستا سەر پێ کیژە میسری پرسی بۆ چۆڕی گەورم ئێژوتی ئەڕۆمەوە ماڵی باوکم هەرزە کارەکان سوێندیان لێ خوارکاوێم شەو لای ئەوان بمێنێتەوە نورەدین بە قسەی نەکردن و ماڵ ئاوای لێکردن و ڕۆیشتەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار مەردی وەفادار نورەدین کەوتە ڕێ بەرە و ماڵی باوکی هەرکە گەشتەوە دایکی پرسی کوڕە شیری نەکەم بۆچی هێندە دوا کەوتیت بەو خویە دڵی من و باوکت خستەمە ترسیەوە دایکی لێ چووە پێش لا ملی ماسبکە بۆنی شەرابی لێ هاات هاتەوە دوا وتی کوڕەکەم خۆ تۆ نوێشکەر و ڕۆژ و گریت چۆن مە ئێخۆیتەوە ئەمان لەم گفتوگۆیەدا بوون باوکی کوڕە هات بەسەردا نورەدین خۆی کرد بە نوێنەکەی داونووست باوکی لە ژنەکەی پرسی نورەدین چیەتی ژنەکەوتی لەوە چێ بای ڕز و باخکە تووشی سەرمای کردبێ ئەم جا باوکی چووە سەررجێگە و نوێنەکەی تاکو لی بپرسێ ئەویش بۆ نیمەیەکی کرد تا جددیینی باوکیوانەی خۆش نەویست کەمەی خۆرن بۆیەوتی هێندە ڕسویت مێیت خواردۆتەوە کە نورەدی نەمەی بیست دەستێکی دەرهێنا و دای بەلاملی باوکیدا قەدەری خواوا بوو زلەکە بەرچوی باوکی کەوت و خوێنی پێدا هاتە خوارەوە بۆیە بورایەوە و کەوت هەزەوی سەعاتێ خەریکی بوون ئەم جا بە ئاگا هاتەوە باوکی کوڕەویستی لێ بدا بەڵام دایکی نەیهێشت زۆری لێ پاڕایەوە تاجە دین تەلاقی لێ خوارد کە ڕۆژ بۆ دەستی ڕاستی کوڕەکەی ببرێتەوە دایکی کوڕە زۆر ترسا لەو تەڵاق خواردنەی مێردەکەی بۆیە زۆر بەسەر مێردەکەیدا هات و دڵی دایەوە دواتر تاجەدین خەوی لێکەوت ژنە چاوەڕێی کرد تاکو دنیا بووە مانگەشە و ئەمجا چووە ژوور سەری کوڕە و هەڵیسان سەرنجی دا بەدمەستیەکەی بەسەر چووە پێیوت نورەدین ئەوە چی بوو کردت بەرامبەر باوکت کوڕە پرسی چیم کردووە بەرامبەر باوکم دایکی وتی شەپازلێکت لە چاوی باوکتدا پڕ بوو لە خوێن باوکیشت سوێندی لێت خواردووە دەستی ڕاستت ببرێتەوە نورەدین زۆر پەشیمانی ئەو کارە نابەجێ بوو دایکی پێوت کوڕی شیرینم پەشیمانی دادت نادا تا زووە بەم شەوە هەڵبێ و بڕۆ لە شوێنێک خۆت بشارەوە بچۆ بۆ ماڵی هاوڕێکت یان ناسیاوێکت یان ماڵی خزمێکمان تا بزانین خواچیەکە ئەمجا دایکەکەی دەستی گرت و بردی تورەکێک پارەی پێدا سەد دیناری تێدا بوو پێوت کوڕەکەم ئەو پارێت با پێ بێ کە پارەت پێنەما بنێرە پارەی دیت پێدەم گەر نامەشت بۆ نردم با بە دزیەوە بێ تاکو خوا دەروێکت لێکاتەوە و ئەگەڕێیتەوە ماڵ کوڕە خواحافیزی لە دایکی کرد و ئەویش زۆری بۆ گریا کوڕە چوە ژووری ئەو دی و تورەکێکی تری پارەی بینی کاڵی گر سەرنجی دا هزار دیناری تیا بوو ئەمجا ئەم تورەکێشی لە ناو قەدی بەست و لە کۆڵانەکەیان دەرچوو بەرەو بۆلاق کە خۆر هەڵات ڕووناک بۆ وڵات نورەدینیش گەشتە بۆلاق و بە کەناری دەریادا ڕۆیشت پاپۆڕێکی بینی سەر نشینانی لێ ئەهاتنە خوارەوە پاپۆڕەوانانشی لەسەر کەناری دەریا وەستا بوون دوای ئەوەی نورەدین سلاوی لێکردن و داوای لێکردن لەگەڵ خۆیان بیبن ئەوانی ژوتیان بە چاوان سەر دەستەی گەنج و لاوان شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو